ڤۆلتێر لە نووسینێکیدا بە ناوی چەند نامەیەک لە ئینگلیزەوە لە کاتی مانەوەیدا لە ئەنگلترا ساڵی 1926 ی زینی دەگێڕێتەوە کە چەند زانایەک مشتومڕیان بوو لەسەر پرسیارێک ئاراستەی یەکتریان دەکرد پرسیارەکەیش ئەوە بوو ئاخۆ مەزنترین کەس کێ بێ تۆ بڵیت یۆلیس قەیسەر بێ ئەسکەندەر بێت تەیمورلنگ یان کرۆمێل بێت یەکێکیان هەڵیدایەوە و بێگومان و دوودڵیەوە وتی، لای من ئیسحاق نیوتنە. ڤۆلتێر ئەمەی زۆر لا پەسەند بوو. ئەگەر بە قسەی ڤۆلتێر بێ ئەوا ئێمە زۆر قەرزارباری ڕێز و فرایستەی ئەو پیاوەین، چونکە بە هێزی ژیری و ڕاستی توانی زاڵ بێ بەسەر ئاوە زماندا نەک بە هێزی دڕندەیی و بێ بەزەییانە. جا ڤۆلتێر پەی بردبێ بە مەزنی نیوتن یان نا، ئەم پرسیارە گرنگییەکمان بۆ دەخاتە ڕوو ئەویش، ملیۆنان کەس گۆڕانکاری دەکەن لەم هەسارەماندا، ئەبێ ئەو کەسانە کێ بن کە فرە کاریگەر بووبن لە مێژوودا؟ ئەم پەڕاوە وەڵامی ئەم پرسیارە ئەداتەوە و دەیخاتە ڕوو. ئەم لیستەی کە دامناوە بریتییە لەو کەسانەی کە چوست و کاریگەر بوون لە پساتدا، نەک گرنگترین کەس. چەند کەسانێکم تیادا داناوە کە ناودار بوون بە دڕندەیی و بێبەزەیی وەک هیتلەر. یان مێژووی ژیانمانیان پێکهێناوە، ئیتر ئەو کەسە بەناوبانگ بووبێت، جەربەزە و گورت بوبێت یان هۆگر. باشتر وایە کاڵای لیستەکەم بکەمەوە کە لەسەر چ بنچینەیەک بە ڕیز دامناوە. ئەو مەردانەی کە شایانی ڕێز و هێژا و بڵندین لەو سنوورە دەرچووە کە دابنرێن بە ئەفسانە وەک هۆمیرۆس، ئیزۆپ یان لاوتزوێی چینی، ئەمە بێجگە لەوانەی کە نەناسراو بوون و لەگەڵ ئەوەیشدا شایستەی گەورەیی و ڕێزلێگرتنن وەک داهێنەرانی نووسین و پەڕپەڕە و بەو کەسانەی تریشەوە کە نەناسراو بوون و خزمەتی مرۆڤایەتییان کردووە. گوێم نەداوەتە تەنها ناوبانگی، هەروەک چۆن گرنگیم داوە بە چوست و کاریگەری، وەک ناوبانگی بنیامین فراکلین، مارتن لۆثەر کینگ، بیبەرت، لیونارد دافنشی ئەو کەسانەی سیاسی بوون و ڕۆڵێکی ناوخۆییان هەبووە پشتگوێم خستون ویان ئەوانەی کاریان کردو تا سەر مردم لەم سەردەمی ئێستادا خۆ ئەوانەی کە کاریگەر بوون بۆ سەر نەوەی ڕابردوو بۆ سەر پاشە ڕۆژیش ناتوانین چ کەسێک دەستنیشان بکەین بەڵام لەو باوەڕدام کە چاوەڕوان دەکرێت لەو کەسانەی کاریگەر دەبن بۆ سەر پاشە ڕۆژ وەک فەردای، ماکسوێل، لەوانەیە کارەبا پتر لە پێنج سەد ساڵی تریش کاری هەمیشەیی خۆی بکات و هەموو کونج و کەلەبەرێکی جیهان بگرێتەوە. هەروەها گرنگی و بایەخم داوە بەو بزوتنەوە مێژووییانەی کە مەردوم دامەزرێنەر و هاوبەش بووە تیایدا، نەوەک بزوتنەوەیەک بوبێت و سەری تیادا هەڵدابێت. بایەخم داوە بەو مەردانەی کە بە تەنها و کارامانە توانیویانە کار و دۆخێکی زۆر باڵا و گرنگ بگێڕن. بە گوێرەی ئەو ڕوودا و بزووتنەوە گرنگانەی کە پۆلاندوما یەکێک تیایدا سەرکاری کردووە کە زۆر پایەدار و پێشەنگتر بووە لە یەکێکی تر، وەک محمد درودی خوای لێ بێ کە زۆر لە عیسا لە پێشترە لە چەند ڕویەکەوە. بە بڕوای من محمد تاکڕەویەکی زۆر بە پیت و گوشاری تیادا بەدی دەکرێ لە داڕشتنی ئاینی ئیسلام زیاتر لە عیسا لە داڕشتنی ئاینی دیان هەندێک هەن گەلە گۆڕانکاریەکیان تیادا بەدی دەکرێ واتە زۆر کەس تیایدا بەشداریان کردووە و بە ئەنجامیان داوە ئەمانە بە کۆمەڵ ناوم هێناون وەک تەقەمەنی و چەکی ئاگرین سەربەستی ئافرەت، هەیش بووە هاوبەشیی دوو کەسی پێوە دیار بووە وەک برایانی ئۆرڤێل ڕایت و ویلبەر ڕایت لە فڕۆکەسازییدا، یان کارل مارکس و فریدریک ئەنجلز، لە میاندا ناوی هەردووکیانم بردووە. کەسانی تر هەن بە دەگمەن هەڵکەوتوو و لێپرسراو بوون لەو ڕووداوە گرینگانە بە ڕادەیەک کە ئەگەر ئەوانە نەبوونایە هەرگیز ئەو ڕووداوانە نەدەبوون، وەک جەنگیز خان، پیتهۆڤن و ولیەمی زاڵ. ملیۆنان کەس هەیە لەسەر ئەم زەمینەدا ناویان هاتووە، بەڵام بە تێکڕا کەمتر لە یەک لە ملیۆنێکدا جییان بۆتەوە لە فەرهەنگە بایۆلۆجییەکاندا. جا لە بیست هەزار کەسی ناوبراو لەو فەرهەنگەدا نزیکەی نیوەی لستە. ئەمانەم تیا گوڵبژێر کردووە. بە ڕای من هەر یەکێ لەم لستەیدا یەکێکە لەو پێشەنگانە لە مێژوودا. دەوری ئافرەت لە مێژوودا زۆر لەبەرچاوە و شایستەی تێڕوانینە، لەگەڵ ئەوەشدا تەنها ناوی دوانم خستووەتە ناو ناوانەوە. هەروەکو وتم و دەیڵێمەوە چست و کاریگەری مەرد بنچینەی پۆلاندنە لەم لیستەدا، جا لەوانەیە لستەی تر بکرێ لەسەر بنچینەی ناوبانگی و فرە بەهرەیی و فرە ڕەوشت بەرزی. شیرازەی ئەم پەڕاوە بەم شێوەیە، وای لێ ڕادەبینم کە بە چێژ و سەیر و خۆشخوان بێت، لە هەمان کاتیشدا لە خوێنەری بەڕێز ڕادەپرمووم کە هەست بە خۆشمەندی بکا لە کۆکردنەوەی چەندین لستەی تر گەر بیەوێت و ئارەزووی لێبێ پێویست و مەرجیش نییە ئەو ناوانەی کە دەیخاتە ڕوو بگونجێت لەگەڵ ئەوانەی کە لەم لستەدا هەیە.